چیرۆکی کەلیلە و دیمنە نووسینی فەیلەسوفی هندی ناودار بەیدەبا وەرگێرانی لە عەربیەوە بۆ کوردی عمر تۆفیق خوێندنەوەی زانا عبدالرحمن هاوبیر عمر میکس و مۆنتاژ سۆران عبدالله بەرزان قادر خەڵوز. کلیلە و دیمنە. دەرگای ئیلاز و بیلاز و ئیرەخت دەبشەلیم پادشای هیند بە بەیدابەی فەیلەسوفی وت، ئەو پەندەم بیست، ئێستا باسی ئەو شتانەم بۆ بکە کە پادشا دەسەڵات و وڵاتی پێ بپارێزێ و سەری هەموو کار و کردەوەیەکی بێ، ئایا بە نەرمی یان بە پیاوەتی یان بە ئازایەتی یان بە بەخشندەیی ئەوە ئەکات، بە کامیان؟ بەیدەبا وتی، چاکترینی ئەو شتانە بۆ پاشا نەرمی و لەسەرخۆییە. بەوە وڵات ئەچێ بەڕێوە، سەری هەموو کار و کردەوەیەکە و بەنرختری هەموو شتێکە بۆ پاشا وەک ئەوەی کە گێرنەوە پاشایەک هەبوو ناوی ئیلاس بوو وەزیرێکی هەبوو بە ناوی بلاز ژنەکەی ناوی ئیراخت بوو ئەم پاشایە شەوێک هەشت خەوی دی بە ترسەوە باگە هاتەوە نردی بە شوێن کۆمەڵێک لە بەراهیمەکاندا کە خواپەرز بوون پاشا خەوەکانی بۆ گێڕانەوە ئەوانی ژووتیان بەڕاستی پاشاشتی سەیری دیوە ئەگەر حەود ڕۆژماوەمان بدا مانای خەوەکانی پێ ئەڵێین لە پاشان هاتنە دەرەوە و لە ماڵی یەکێکیان کۆبوونەوە وتیان دوێنێ دوانزە هەزار کەسی لێ کوشتووین ئێستا نهێنی خۆی پێ وتووین ئادەی با بیترسێنین هەتا لە ترسی گیانی خۆی ئەوەی ئێمە ئەمانەوێ بیکا پێی ئەڵێن خۆشەویستەکانت بدە بە ئێمە با بیانکوژین چونکە لە کتێبەکەماندا دیومانە کە ئەو بەڵا گەورەیەت لە سەر لاناچێ کە تووشی ئەبی هەتا ئەوانە نەکوژی کە ئێمە پێت ئەڵێین کە وتی کێتان ئەوێ کە بیکوژن ئەڵێین شاژن ئیراقتمان ئەوێ کە دایکی هاوڕێ خۆشەویستە هاوڕێی کورتمان ئەوێ برازاکەت کە لا نووسەری گەورە و خاوەنی شمشێر و نهێنی کە وێنەی نییە فیلی سپی کە ئەسپ نایگرێ ئەسپی کوشتارت و دوو فیلە گەورەکەی تر لەگەڵ فیلە نێرەکە و وشترە بەهێز و تیژڕەوەکەت ئەڵێین گەورە زانامان ئەوێ کە شارەزای هەموو کاروبارێکە بۆ ئەوەی کە تۆڵەی خۆمانی لێ بسێنین لەوەی کە لەگەڵ پاشادا پێی کردین لە پاشاندا پێیڵێین دەی پادشا ئەوانەی کە پێمان وتی ئەبێ سەریان ببڕی و خوێنەکەیان بکەیتە ناو چاڵێ هەتا پڕ ئەبێ لە پاشا خۆت ڕووت بکەیتەوە و لە ناویان دا بنیشی کە هاتیتە دەرەوە ئێمە کە نەتەوەی بەراهیمەین لە هەر چوار لای وڵاتەوە کۆ بینەوە بە دەور تا سوڕینەوە و پاڕانەوەت بۆ کەین و تفت لێ کەین و خوێنت ئەسڕین و بە ئاوی پاک و گوڵاو ئەتشۆین لە پاشا ئەچیتەوە بۆ کۆشکەکەی خۆت کە بۆت ڕازاوەتەوە، بەم جۆرە خوای گەورە ئەو بەڵا گەورەیەت لەسەر لا با کە ئێمە زۆر لە تۆ لێی ئەترسین. ئەگەر ئەم کارەت پێ گران نەبوو و ئارامت گرت ئەوا بە پادشایی و گرانبەهایی ئەمێنیتەوە و خۆشەویستیت لە پاشان ئەوان بۆ پەیدا ئەبێتەوە، بەڵام ئەگەر وا نەکەیت ئێمە ئەترسین کە پادشایت لێ زەوت بکرێ یان خۆت لەناو بچی. ئەگەر بە قسەی کردین و ئەو شتانەی کرد کە بە ئارەزوی خۆمان ئەیکوژین. ئەگەر بە قسەی کردین و ئەو شتانی کرد بە ئارەزوی خۆمان ئەیکوژین کاتێک کە پلانەکەیان ڕێخست ڕۆژی حوتەم چوونەوە بۆ لای پاشا لە کاتێکدا کە تەنیا بوو پێیانوت ئەی پاشای بەڕێز مانای خەونەکەتمان بە تەواوی زانیوە و چارە و ڕێگامان بۆ داناوە کە کامەرانی و خۆشی بۆ ئێوەی تێدایە لە پاشان قسەکانیان بۆ کرد پاشاوتی مردنم بەلاواسانترە لە ژیانم لە دوای کوشتنی ئەوانەی کە هۆی مانەوەی من و ڕاگری ژیانی منن هیچ چارەیەک نییە من هەر ئەمرم و هەتا کۆتایی جیهان هەر پادشا نابم، مردن و جیابوونەوەی خۆشەویستانم بە لاوەوە یەکە. و کاوانم هەموو کوشت، ئیتر چۆن پێم ئەوترێ پاشا؟ لە پاشان دەنگ و باسی پەژاری و خەفەتی پاشا بڵاو بۆوە. ئیلازی وەزیر، کە بەو جۆرەی ئەوی دی هەستا چوو بۆ لای شاژن ئیراخت و وتی، من لەو کاتەوە کە یارمەتیدەری پاشا بووم هیچ نهێنییەکی لە من نەشاردۆتەوە. ئێسا چەند شەوێکە لەگەڵ کۆمەڵێ لە بەراهیمەکاندا کۆبوونەوە ئەکات. ئەترسم کە نهێنی خۆی دابنە دەست و لە ئەنجامدا تووشی کارەساتێکی سەختی بکەن. من ئەزانم کە پاشا کارێکی گرنگی هەیە و کەس ئاگادار ناکا. ڕەوشتی وایە لە کاتی زویربووندا پرسیار لە کەس ناکا. کاری گەورە و بچووکی بەلاوەوە یەکە. هەستە. هەستە تۆ بڕۆ بۆ لای. و لە پاشا من ئاگادار بکە. ئیراخت وتی، بەخوا لەگەڵ پاشادا هەندێک ناکۆکیمان بووە ئێستا لەم کاتەدا ناچم بۆ لای. ئیلاز وتی، لەم کارە گرنگەدا ناکۆکی بە کاری ئێمە نایەت، هەستە بڕۆ، هەسە بڕۆ بۆ لای بە قسەی من بکە، ئەمە حەسانەوەی گەل و وڵاتی تێدایە. ئیراخت چوو بۆ لای پاشا. لە پاشان هەوڵ. ئیراخت چوو بۆ لای پاشا. لە پاشان هەواڵ پرسین وتی، ئەی پاشای بەڕێز، لەبەرچی خەفەت ئەخۆی؟ چیت لە بەراهیمەکان بیستووە هەتا ئێمەش هاوبەشی خەفەتت بکەین؟ پاشا وتی، ئەی ئیراقت، پرسیاری کاری من مەکە، چونکە لەناوچوونی من و تۆ گەلێک لە خۆشەویستانی گەلەکەمی تێدایە. ئیراقت وتی، ئەی پاشا، لە هەموو کەس ژێرتر ئەوەیە، کە کارەساتی بەسەردا هات لە هەموو کەس زیاتر دان بە خۆی داگرێ و زیاتر گوێ لە قسەی کەسانی ژیر و ئامۆژگاریکەرەگرێ، هەتا بە هەوڵ و تەقەلا و پرس کردن و ژیری چارا دۆزێتەوە و خۆی ڕزگارەکا. گەورەترینی پیاو خراپکە گەورەترین تاوانی کردووە هەر هیوای لێبوردن و ڕزگار بوونی هەیە خەفەت مەخۆ ئەی پاشا چونکە کەڵکی نیە و کاری ڕابردووی ڕۆژگار ناگێڕێتەوە خەفەت هەر لەش لاواز و دوژمن خۆشەکات پاشاوتی خەونم دیوە بەراهیمەکان و تویانە هیچ چارەت نیە کوشتنی ژنەکەت و خۆشەویستانت نەبێ منیش لە دوای ئێوە ژیانم بۆ چیە؟ ئیرەخ دوتی، ئەی پاشا! من لەبەر خۆشەویستی تۆ یەک ئامۆژگاریت ئەکەم ئەویش لەبەر مانەوەی خۆم نیە کە پێت ئەڵێم کوشتن کارێکی گەورەیە. تۆ ناتوانی کوژراو زیندوو بکەیتەوە. ئەی پاشا! باوەڕ بە قسەی براهیمەکان مەکە هەتا پرس بە وەزیران و باوەڕپێکراوانی دڵسۆزت نەکەی. زانەکان و تویانا ئەگەر گەوهەرێکی بێنرخت دەستکەوت لە کیس خۆتی مەدە هەتا نیشانی ئەو کەسەی ئەدەی کە باش ئەیناسێ تۆ دوژمنی خۆت ناناسی دوێنێ دوانزە هەزارت لێ کوشتن ئێسا باوەڕ مەکە ئەمانیش لەوان نەبن بە گیانی تۆ سوێن دەخۆم ئەبوایە خەوەکەت لای ئەوان هیچ باس نەکردایە ئەگەر بە قسەت بکردایە هەموو کاربەدەستە گەورەکانی خۆتت بکوشتایە ئەو کاتە بە ئاسانی لە ناویان ئەبردی و پاشایی ئەکەوتەوە دەست خۆیان وەک جاری جاران هەسە بڕۆ بۆ لای زانای گەورە و خەونەکەتی بۆ بگێڕەوە ئەو بەڕاستی مانایت پێڵێ کاتێک پاشاوەی بی سخەفەتی نەما و سواری ئەسپەکەی بوو چوو بۆ لای زانای گەورە لە پاش ڕێزگرتن و حەساندنەوە خەونەکانی بۆ گێڕایەوە زانای گەورە وتی ئەی پاشا لەم خەوانە تیج مەترسە ئەو دوو ماسیە سورەی کە لە خەوتدا لەسەر کلک ڕاوەستابوون مانای ئەوەیە کە پاشای نەهاوەند دوو ملوانکەی یاقوت و زمڕوتی سورت بە دیاری بۆ ئەهێنێ کە نرخیان چوار هەزار کیلۆ ئاڵتونە و ئەو دوو قازەی کە لە دواتەوە فڕین و لە بەردەمتا نیشتنەوە ئەوەی کە لە پاشای بەڵخەوە دوو ئەسپت بۆ دێ کە وێنەیان نییە و ئەو ماری کە بە سەر قاچی چەپتا ڕۆیشت ئەوە لە پاشای سنجینەوە شمشێرێکی ئاسنی زۆر نایابت بۆ دێ و ئەو خوێنەی کە لەشت پێی سوور کردبوو ئەوەی کە لە پاشای کازەروونەوە دەستێ جلی سەیرت بۆ دێ کە پێی ئەوترێ خشڵی ئەرخەوان و لە تاریکیدا شەوق ئەداتەوە و ئەوەی کە لە خەوتا بە ئاو خۆتت ئەشت ئەوەیە کە لە پاتشای ڕیهنزەوە دەستێک جلی کەتانی سپیت بۆ دێ و ئەوەی کە چاوت پێکەوت لە سەر کێویکی سپی دانیشتبووی ئەوە لەو پادشایەوە فیلێکی سپیت بۆ دێ کە ئەسپ بۆی ناگیرێ لە غاردا و ئەوەی وەک ئاگر وابوو بە سەر سەرتەوە ئەوەیە کە لە پادشای ئەرزنەوە تاجێکت بۆ دێ کە بە یاقووت و زمڕووت دەور دراوە و ئەو باڵندەی کە دەنوو وە ئەو باڵندەی کە دەنووکی دا بەسەرتا ئەوەت ئەمڕۆ پێ ناڵێم بەڵام هیچ مەترسە زیانی تێدا نیە تەنها کەمێک ناکۆکی ئەبینی لەگەڵ یەکێک لە خۆشەویستەکاندا ئەمە مانای خەونەکەتە ئەی پاشا لە پاش حەوت ڕۆژ وەک زانای گەورە وتی مژدەیان دا بە پاشا ئەو شتانەیان گشت بۆ هێنا پاشا زۆر سەیری لە زانینی گەورەی زانا سوڕما لە دڵی خۆیدا وتی ئەی خوای گەورە. بەزەیی پیاما نەهاتایەتەوە لەناو ئەچووم ئیتر پیویستە کە پیاو گوێ لە برادەری ژیر و دڵسۆز بگرێ ئیرەغت ڕێگای باشی بۆ دانام کە پێی سەرکەوتم لە پاشان بە ئیلازی وت کە جلەکان هەڵبگرێ بۆ ژووری دانیشتنی ژنان لە پاشا بانگی ئیراغت و حۆری کرد کە هەردووکیان بەرزترینی ژنانی پاشا بوون ئیلاز جلەکان و تاجەکەی لە بەردەستیاندا دانا ئیراغت تاجەکەی پەسند کرد و حۆریش دەستە جلێکی هەڵگرت کە لە هەموو جلە دیاریەکان جوانتر بوو. ئەو ئێوارەی ئیراق تاجەکەی لەسەر نابوو و سینیەک برنج و حەڵوای بەسەر دەستەوە بوو بۆ پادشای ئەبرد. حۆری کە ئەوەی دی پێی گران بوو، خێرا جلە نایابەکەی لەبەر کرد و هاتە بەردەمی پادشا. پاشا لە جوانی جلەکان سەری سوڕما، بە ئیراقی وت، تۆ زۆر گەوج بووی کە تاجەکەت هەڵگرت، جلەکان چاکترە، چونکە لە گەنجینەکانی ئێمەدا شتی وا نایەب نییە. کە پاشا ئەو قسەی لەبەرچاو حۆری بە ئیراق وت، ئیراخت ڕقی هەستاو دڵی گەرم بوو، سینی حەڵواکەی ماڵی بەسەری پادشادا و هەموو بەسەرو چاویدا هاتە خوارێ. لە پاشا لە جێگای خۆی هەستاو بانگی ئیلازی کرد و وتی، من پاشای جیهانم، بڕوانە ئەم نەزانە چۆن ئابڕوی بردم، هەر ئێستا بیبەرە دەرێ و بیکوژە. ئیلاز لەوێ هێنایە دەرێ و لە دڵی خۆیدا وتی، ئەمە ژنێکی کەم نییە، پاشا ئارامی لەسەر ناگرێ، چونکە لە مردن ڕزگاری کردووە، نایکوژم، هەتا پاشا تاقی ئەکەمەوە، ئەگەر پەشیمان بوو لە کوشتنی و زویر بوو بە ساغی بۆی ئەبەمەوە، بەڵام ئەگەر هەر لە خۆشی و ڕابواردن دابوو و فەرمانی بۆ کوشتنی ئەو هەر بەڕاست ئەزانی، ئەوا کوشتنی ئیراقتم لە دەست دەرناچێ. لە پاشان بردیەوە بۆ ماڵی خۆیان. ئیلاس شمشێرەکەی خوێناوی کرد و بە زویری هاتە لای پاشا و وتی، فەرمانەکەت گەیشت ئەی پاشا. لە پاش ماوەیەک کە پاشا ڕقی نیشتەوە، سەری سوڕمابوو نەیئەزانی چی بڵێ، لەگەڵ ئەوەشدا ڕووی نەئەهات کە لە ئیلاس پرسیار بکا ئایا بەڕاستی ئەو فەرمانی بەجێ هێنا یان نا. زۆر پەشیمان بۆوە و هیوای وا بوو کە ئیلازی وەزیری زانا کاری وای نەکردبێ. ئیلاز ڕووی تێ کرد و وتی خەفەت مەخۆی پاشا، چونکە خەفەت سوودی نییە، تەنها مرۆڤ لە ناوە با ئارام بگرە لە سەر کاری ڕۆیشتوو کە دەسەڵات بە سەریان دا نییە. ئەگەر ئارەزووە فەرمووی قسەیەکی خۆشت بۆ گێڕمەوە. پاشا دوای کەمێک بێدەنگی. ئیلاس وتی، ئەگەرنەوە دوو کۆتری نێرۆمێ هێلانەکەیان پڕ ئەکەن لە گەنم و جۆ و بڕیار ئەدەن هەتا زستان لێی نەخۆن. لە دەرەوە لە دەشت و بیاباندا بچنەوە و بیخۆن. لە پاشان نێرەکە ڕۆشت، ماوەیەکی زۆری پێ چوو نەهاتەوە. هاوین هات، گەنم و جۆی ناو هێلانەکە وشک بۆوە و هاتەوە یەک. لە پاشان نێرەکە هاتەوە سەیری کرد دانەوێڵەکەی بە کەم هاتە پێش چاو، بە مێیەکەی وت، ئێمە بڕیارمان مابوو کە هیچ لە دانەوێڵەی ناو هێلانەکە نەخۆین هەتا زستان، بۆچی لێت خوارد؟ مێیەکە سوێندی خوارد کە هیچی لێ نەخواردووە. زۆر هەوڵی دا، بێ سوود بوو. نێرەکە هەر باوەڕی پێ ناکرد. بە دەنووک دەستی کرد بە لێدانی هەتا کوشتی. زستان هاتە پێشەوە و باران باری و دانەوێڵەکە خووسایەوە و هەروەکوو جاران هێلانەکەی پڕ کردەوە. کۆترەکە زۆر پەشیمان بۆوە. لە تەنیژمەیەکەوە ڕاکشا و وتی، لە دوای تۆ ژیان و دانەوێڵە بە کاری من نایە کە بۆت بگریم و نەتبینم. نەتوانم کە زیندووت کەمەوە. یادت بکەمەوە کە زوڵمم لێ کردووی. لە پاشان کۆترەکە خەفەت خواردنی درێژەی کێشا، تامی خواردن و خواردنەوەی ناکرد هەتا لە تەنیشتی مێیەکەوە بۆ خۆی مرد. ئەی پاشا، مرۆڤی ژیر هەرگیز بۆ سزا پەلە ناکات، بە تایبەتی کە لە پەشیمانییەوە نزیک بێ وەک پەشیمانبوونەوەی کۆترە نێرەکە. هەروەها ئەگێڕنەوە کە پیاوێک کاسەیەک نیسکی بەسەر سەرەوە بوو، بە کێوێکدا هەڵگەڕا، کاسەکەی دانا کە بحەسێتەوە، مەیموونێک لە دارێکەوە هاتە خوارێ و مستێک لە نیسکەکەی هەڵگرت و بە دارەکەدا هەڵگەڕا. لەوێ دەنکێک لە دەستی کەوتە خوارێ و دووبارە لە دارەکەوە هاتە خوارەوە و بە شوێنی ئەو تاقە دەنکەدا گەڕا، بەڵام نەیدۆزییەوە. لەرقا. هەموو نیسکەکەی ناو دەستی فڕێ دا. تۆش ئەی پاشا، شانزە هەزار ژن و کەنیزەت لە دەور هەیە، کەچی بۆ ئەو تاقەیەکە ئەگەڕێیت کە نایدۆزیتەوە. پاشا کە ئەوەی بیست ترسا کە ئیراخت کوژرابێ، بە ئیلازی وت، بۆچی پەلەت کرد؟ بە بیستنی تاقە یەک قسە فرمانێکت بەجێ هێنا. ئیلاز وتی، ئەی پاشا، ئەوەی کە قسەی یەکە و ناگۆڕێ هەر خوای گەورەیە. پاشا وتی، بە خوا ئیشت لێ تێک دام، بە کوشتنی ئیراخت تووشی خەفەتت کردم. ئیلاز وتی، دوو کەس ئەبێ لە جیهاندا خەفەت بخۆن، ئەوەی کە هەرگیز چاکەی نەکردووە و ئەوەی هەموو ڕۆژێ گوناهێک ئەکا. چونکە لە جیهاندا هەر خۆشیەکی کەم ئەبینێ و لە پاشەرۆژدا سزای سەخت و گران ئەچێژێ و کە لە توانا و وزەیدا نیە و نایەتە ژمارە. پاشا وتی وا دیارە من جارێکی تر ئیراخت نابینم. ئیلاز وتی دوو کەس نایبینن. کوێر و بێ مێشک. هەر وەک کوێر ئاسمان و ئەستێرە و جوانی و سروشت و دوور و نزیکی نابینێ و پیاوی بێ مێشکیش چاک و خراپ و جوان و ناشرین لە یەک جوێ ناکاتەوە. پاشا وتی ئەگەر ئەمجارە ئیراخت ببینم ئیتر خەفەتم نامێنێ و بە تەواوی شاد ئەبم. ئیلاز وتی، دوو کەس بە تەواوی شادن شارەزا و زانا، هەروەکو شارەزا لە کاروباری جیهان ئەزانێ و لە دوور و نزیکیدا شارەزایی هەیە، بەو جۆرەش زانا چاکە و خراپە ئەزانێ و پەکی ناکەوێ و ئەچێتە سەر ڕێ ڕاست. پاشا وتی، ئەی ئیلاز وە چاکە خۆمانت لێ دوور بخەینەوە؟ ئیلاز وتی، دوو کەس ئەبێ خۆیان لێ دوور بخرێتەوە، ئەوەی کە ئەڵێ هیچ شتێک بۆ من نییە نە چاکە نە خراپە، نە سزا نە پاداشت، لەوەی کە من ئەیکەم. وە ئەوەی کە چاو لە هیچ شتێک ناگێڕێتەوە وەک گوێ بۆ چاک و خراپ هەڵ ئەخا و هەرگیز بۆ کردنی گوناه بێ دڵی خۆی ناکا پاشا وتی تازە من دەستم لە ئیراخت بەتاڵ بوو ئیلاز وتی سێ شت بەتاڵن ڕوباری بێ ئاو خاکی بێ پاشا ژنی بێ مێرد. پاشا وتی ئەی ئیلاس تۆ لە وەڵامدانەوەدا پەیامت بۆ دێ؟ ئیلاس وتی سێ کەس لە وەڵامدانەوە پەیامیان بۆ دێ. پاشای بەخشندە، ژنی خانەدان، پیاوی زانای سەرکەوتوو لە کار و باری چاکەدا. لە پاشان کە ئیلاس پادشای بەو جۆرە دی کە چەندە پەرێشان و دڵتەنگە پێی وت ئەی پاشا، ئیراخت زیندووە. پاشا زۆر دڵی خۆش بوو، وتی، ئیلا زەبەر ئەوە تووڕە نەبووم کە لە قسەی ڕاست و ئامۆژگاریت شارەزا بووم و هیوام بە مێشک و زانینت هەبوو کە ئیلاخت نەکوشتبێ، هەرچەندە کە کارێکی گەورە و قسەی ڕەقی کرد، بەڵام ئەبوایە من ئارامم بگرتایە و ئەو فەرمانەم دەرنەکردایە، تۆش ئەی ئیلاس تاقیت کردمەوە بەوەی کە لەو کارەدا دوودڵت کردم، بەڕاستی دەسێکی باڵات پەیدا کرد، من هەمیشە سوپاست ئەکەم، بڕۆ بیهێنە بۆ ئێرە. ئیلیاس چوو لە ماڵی خۆیان ئیراختی برد بۆ لای پادشا ئیراخت داوای لێبووردنی لێ کرد پاشاش لێی خۆش بوو زۆر سپاسی ئیلازی کرد کە کوشتنەکەی دواخست پاشا وتی ئەی ئیلاس تۆ لەم ڕۆوە بەدواوە لە وڵاتی منا سەربەستی هەر کاروبارێک خۆت بە چاکی ئەزانی ئەتوانی فەرمانی لەسەر بدەی من پایەت بەرز ئەکەمەوە باوەڕم پێت هەیە ئیلازوتی خوا بتێڵەی پاشا من مافی ئەوەم نییە بەندەیەکی تۆم بەڵام تکا لە پاشای بەڕێزم ئەکەم کە جارێکی تر لە کاری گەورەدا پەلە نەکە کە لە پاشاندا لێی پەشیمان ببێتەوە بە تایبەتی دەربارەی ئەم شاژنە دڵسۆزە بێوێنەیە پاشا وتی ڕاز ئەەکەی لەمە دو هیچ شتێکی دەربارە ناکەم نەخوازەوەک ئەم کارە گەورەی کە بەهۆی کۆبوونەوە و بیرکردنەوە و پرسکردن بە تێگەیشتوانی دڵسۆزەوە نەبواە کە لی ڕزگار نەبووم پاشا پایی ئیلازی بەرز کردەوە و پاداشتی چاکەیدایەوە وەد پایە و جێگەی بەراهیمەکان کە فەرمانیان پێدا بە کوشتنی کاربەدەستان و خۆشەویستانی هەمووی بەخشی بەو، شمشێری لەوان خستە کار و لەناوی بردن، بەم جۆرە پادشا و هەموو گەورەکانی وڵات شاد بوون، سوپاسی خوایان کرد، لە پاشا سوپاسی زانای گەورەیان کرد کە بەهۆی زانینەوە پادشای دادپەرست و وەزیری بەناوبانگ و شاژنی گەورەی ڕزگار کرد. خۆشەویستان ئەڵلقەی ئەمڕۆ لێرەدا کۆتایی هات بەڵام ڕوودا و بەسەرهاتەکانی جارێ کۆتاییان نەهاتووە لاڵقەی داهاتوودا با بەشەکانی تری ئەم چیرۆکە ئاشنابن.